تەختی پاشایەتی بجوڵێن و وە زەویش بە تەواوی پشتی پێدەبەستی حەجاج خدا دوعامان قبول بکات بۆ پاراستنی سەروەت و سامانت گەورە تەنانەت ئەوە تەنها بە دوعا نابێت باوکی یوسف بەڵام بە گفتوگۆ و بە هێمنی و بە زانایی من ئەو تیرەی دەستی تۆم میرم بۆ هەر کەسێک بیهاوێژی هەڵە ناکەم ئەگەر نزیکترین کەس بێ بۆ من فەرموو چیت دەوێ بڵێ. بیهاوێژم بۆ کێ؟ بە ڕووی کێ؟ بە ڕووی کێ؟ دوژمن هەوڵی خۆیان دەدەن زەفەر بەو میرانە دەبەن کە سستن لە دەسەڵاتەکانیان. تەنانەت ئەو هەرێمەی زەبر و زەنگ نواندن، ئەویش وەکو خزمەتکاری دڵسۆزی جەنابت حەجاج. بەرژەوەندی خۆت لەگەڵ پیاوەکانمان بەکار مەهێنە بۆ قازانجی خۆت لەسەر چارەنووسیان، بەڵام تاقیکردنەوەیان هەیە بۆ بڵاوکردنەوەی ئاینی ئیسلام و و کردنی کاری چاکە و و دامەزراندنی جێنشینی بۆ ئێمە ئەی سەقەفی. ڕاست دەکەی ئەی گەورەم. بەڵام دەترسم دەرفەتێکیان بۆ بڕەخسێ و ئێوە سەرقاڵ بکەن و دەست لەو کارە ڕابکێشن کە لە ژێر دەستیانە. هیچ شتێک لە ژێردەستی مندا نییە، تەنها پشکۆیەکی سوور. بەڵام ئەگەر خەڵکی بزانن ئەو شتانەی کەوا لەسەر شانی خۆم هەڵمگرتووە، یەکسەر یەکسەر هەموویان هەڵدەهاتن لەتاو دەسەڵاتێکی لەناوچوو. هەڵاتنێک وەکو هەڵاتنێکی ئەو کەسەی مار پێوەی داوە لە تروسکەی مارەکە و وەنەرمی مارەکە و وە گەزەی مارەکە و کە هیچ شتێک چارەسەرێکی نییە خودا سەلامەتت بکا لە هەموو ناخۆشێک ئەی گەورەمان خودا ئاواتەکانت بێنێتە دی ئەی پێشەوای ئیماداران وە درێژایی سێبەری جێنشینەکەتان بۆ هەموو شوێنێک لەسەر ڕووی ئەم زەمینەدا لە ڕۆژهەڵاتەوە تا ڕۆژئاوا. بە جێنشینی یان ئاژاوە چواردەوری سێبەری جێنشینەکەمان دەگرن و دوژمنەکانمان چاویان لەسەر دەبێ و هەوڵ دەدەن جێگاکانمان بگرنەوە. حەزەکانمان لە پشت ئەو چیا بەفراویانە کە لە باشوورەوەن و لە پشت ئەو باران و لافاوەی ڕۆژئاواوەیە. بە جەرگ بوو بۆ بەستنەوەی چواردەوری جێنشینەکە و ئاگریان دەگوژێتەوە، ئەی گەورە و سەردارم، دەست پێ بکە بەو کەسەی کە بەرپرسی مەککەیە. هێشتا نابێ سەقەفی. نابێت چاوپۆشی لە دوشمنەکانمان بکەین بزانە کە بە شێوەیەک تێکەڵاوی ئێمە ببن وە شمشێر لە ڕۆحی براکانمە بەرز ناکەمەوە کە ئێمە هاوبەشین لە بۆچوون و دینماندا یەکێک بنێرە زوهەیری کوڕە قەیس بە خودای گەورە تەنها ئەو کەسە بوو کە مەبەستم بوو ئەی پێشەوای ئیمانداران. تەنها پێشەوای ئیمانداران شارەزای ئەو جێیە کە چی لێیە و بەهێز بوونی بڕبڕە ڕێگەکەیان و هەڵکوتانی سەر سەری سەرۆکیان و کوسەیلی کوڕی وەسەنی بۆیە پیاوی زیاترم دەوێ. ئەمڕۆ تۆ دەردەچی بە بیست هەزار پیاوەوە و پێش ئەوەی کەوا تۆ بگەیتە فستاد و پەیمان پارێزی ئێمە لەگەڵ خۆتدا دەبەی و عەبدولعەزیزی کوڕی مەڕوان سی هەزار سەربازی تر بۆی دابین دەکەیت و سەربازی باش و چاک سەربازی میسڕ و هەموو شوێنەکەش بە تەواوی پاک دەکەیتەوە. ئاگادار بە لەسەر ئەسپەکەت نەیەیتە خوارەوە تاوەکو قەیرەوان. ئینشاڵڵا وا دەکەم پێشەوای ئیمانداران. بزانە، مانای ئاینی خودای گەورە لەو شوێنە ئەفریقییەی کەوا بە جێگیری و بە باشی ماوەتەوە، ئەوە خواستی خودای گەورەیە یەکەم جار، وە پاشان ئازایەتی پیاوەکانتە و ئازایەتی براکانمانە. بۆ مەبەستی مردن دەردەچین لە پێناوی خودای گەورە پێشەوای ئیمانداران. بەڵام پیاوەکانی تۆ نابێت بە هیچ شێوەیەک نزیکی سەروەت و سامان و ناز و نیعمەتی دونیا و ماڵی خەڵکی بکەونەوە، بەڵام تەنانەت ئاینی خودا شەڕ لەگەڵ هیچ کەسێکدا نەکەن هەتاوەکو پێشنیاری ئاینی ئیسلامی لەگەڵ بکرێت، ئەگەر ڕازی بوون بە ئیسلام حەقیان لەسەرمانە و وە ئێمەش حەقمان لەسەریانە، ئەگەریش نا سزا دەدرێن ئەگەر خەڵکی کتابن. یان سەرکەوتنی ئاینی خودا یانیش شەهید بوون لە ڕێگای خودا و ئاینی ئیسلام بۆ سەرکەوتنی دینی خوا. ڕوحی خۆمان بەخت دەکەین. سڵاوت لێبێ گەورەم، فەرموو. کوا میر عەبدولعەزیز لە کوێیە؟ ئەو لە کۆشکەکەیەتی لە فوستاد. دە بڕۆ پێی ڕابگەینە کە من هاتوومە. فەرماندە گەورەم. فەرموو گەورەم. باوکە گیان یاخوا بەخێر بێی. دایکی عومەر حاڵت چۆنە؟ لەو ڕۆژەوەی عومەر لە دایک بووە ئێمە چاومان لە ڕێیە لەو ڕۆژەوەی گەورە بووە چاوەڕوانی باپیری دەکات خودا کچێکی جوانی پێ بەخشیوم کە زۆر لە داپیری دەچێ ناوم ناوە ئوم البنین. یاخوا بەخێر بێیتەوە ئەی باوکی دایکی عومەر. زۆرت پێچوو لە مسر ها داپیر عومەر. زۆر جار خەبەرمان بەدوادا ناردی بۆ ئەوەی بێ بەدواماندا بەڵام تۆ ئێمەت لە بیر کردبوو ئەی ئاسم عەزە بەڵێ خانمەکەم با بڕۆین چی تۆی ترساندووەوە هاتووی بۆ ئێرە وەک باڵندەیە کە بێزار بووبی چیت شاردووەتەوە ئارام بە بە ئەم باڵندەیە لە هێلانەکەی خۆی نەترسێت بە خۆمان وا بە ئارامی دانیشتوین خێرا وەرە بۆ ژوورەکەم تۆ دڵی منت زۆر ترسان پیاوەکە ئاوی نیلە جامەکەشتان وا دیارە زیوە بەڵام مەترسە زۆر زۆر خاوێنە زۆر سپاس بۆ ئەو خودایەی کە نان و ئاوی دا بە ئێمە ئەو شتە چیە کە تۆی ترساندووە ئەوە دەترسی و باڵندەکانی ئێمەشی ترساندووە باپیراسم باپیراسم فەرمو وەرە ژوورەوە ڕووناچی چاوی باپیرت باپیرە عاسم وەرە باوەشم بۆنی عمەری کوڕی خەتابت لێ دێ هەی لقێک لە بنەماڵەی باپیرت وە لقێکیش لە باپیری مەڕوان کوڕی حەکەم باشە تۆ چۆن قەیرەوان و ئیفریقیە جێهێشتووە ها زوهیر ئەو کاتەی فیتنەی کوسەیلم لە ناوبرد وە دڕچی هۆزەکانی بەڕانیشم بە تەواوی لە کۆڵ کردنەوە زانیاریت هەیە لەسەر هێزی ڕۆم کە دەکشێنە ناو دەریا بەرەو قرتاج و بەرەو دەریاکانی ئیفریقیا؟ نەخێر. ئەگەر لەو شوێنە بمایتەوە کە پێشەوا ئیمانداران عەبدولمەلیک فەرمانی پێداویت، مەبەستی ئەو قەیرەوانە پێش تۆ نەدەهات بۆ فوستات. خێرا بگەڕێوە بۆ بەڕقا. خێرا پێوان کۆبکەرەوە دەربارەی پیاوەکانت و بچۆوە ناو قەرتاس پێش ئەوەی ڕۆم چێتە ناوی ئەگەر ئەوان پێشتۆ بچنە ناوی ئەوە هەموو ئیفریقەکانمان لەدەست دەچێت ئەوە باش بزانە چل ساڵی ڕێک بۆ کردنەوەکان و هەموو کردنەوەکانی عقبەی کوڕی نافع بۆ پیاوەکانی بەخۆڕایی دەڕوات خوا چاکەت بۆ بکا پێشەوام بزانە گەورەم من لە ئەفریقیا لە ترسی شەڕ و مردن و ئەو شتانە نەگەڕامەتەوە میرم. بەڵام تەنها من ئەو کارەم ئەنجام داوە کە پێشەوای ئیمانداران عەبدولمەلیک بنی ناردبوو. منیش لێرە میری میسڕ و میری ئیفریقییەم. فەرمانت پێ دەدەم هەر ئێستا بگەڕێیتەوە، یا دەستت دەبەستمەوە و دەتنێرم بۆ دیمەشق، بۆ ئەوەی پێشەوای ئیمانداران ڕای خۆی بە تۆ بڵێت. فەرمانتە میری گەورەم. دەی بڕۆ. وەزاح لەبەر دەرگەیە دەڵێ سوارێک بە پەلە لە حیجازە بۆ ئێرە هاتووە دەیەوێت چاوی بە تۆ بکەوێت حیجاز چی کردووە کوڕی زوبیر دەستی بە شارەکەدا گرت وە شەڕی لەگەڵ خەڵکی شارەکە کرد ئەوەی کوژرا کوژرا ئەوەی هەڵات هەڵات لە دەست هۆزی ئومەیە شەڕ لە ناو شاری پێغەمبەری خودا صلی اللە علیه وسلم اللهم سلم بە هەر حاڵ دوێنێ حوسێن و بنەماڵەکەی و برادەرەکانی کوژراون و ئەمڕۆش دەچنە ناو شارەکەی پێغەمبەر صلی اللە علیه وسلم و هەموو ئیماندارەکان لە ناوی کوژراون ئەی خوایە لەم بەڵایە ئەمە کارەساتە. گەورەم، میری مسڕ چاوەڕوانت ئەکات. زانیاریم هەیە کە کوڕی زوبەیر کە داوای لە عەبدوڕەحمانی کوڕی جەعدەم کرد کە هێزێک ئامادە بکات بۆ هێرشکردن لەسەر فوستاتەوە و هەموو ئومەوییەکان بکوژێ کە دانیشتوی میسر بێت لە سەعیدەوە تاکو کەنارەکانی بۆیە بە پەلە بۆ لای تۆ هاتم بۆ ئەوەی پێشی لێ بگریت. چاوەڕوان دەکەی کە نامەی بۆ ڕەوان بکەی تاوەکو پرسی پێ بکەی ها باوکی عمر دوو کار یەک لە یەک تاڵتر ئەگەر ڕابۆستم درەنگ بەدەستی دەگات لە دیمەشقەوە هەموو هێزەکانی دوژمن بە تەواوەتی دەوروپشتمان لێ دەگرن، ناچار دەبم فەرمان بدەم بۆ شەڕکردن و شمشێرەکان بەرامبەر یەک بەرز دەکرێتەوە و شەڕ لە نێوان ئیسلامدا دروست دەبێت. ئەو کاتەش من تاوانبار دەبم لە کوشتنی هەر کەسێک. کەواتە بنەماڵەکەت بە خێرایی ببە دیمەشق. هەڵاتن شەرمە بۆ ئێمە. دڵنیام کە ئەو ترسنۆکە شوێنی من و منداڵەکانم دەکەوێت و پێش ئەو شتە و دوایی مسڕ دەبێتە دەستکەوتێکی بەسوود دەکەوێتە دەست عەبدوڵای کوڕی زوبەیر ئەو پیاوەش کە بەڕێوەیە بۆی کوڕی جەعدەم وە لە هەمووی ناخۆشتر ئەوەیە ڕوخاندنی هەموو ئیفریقیە بەردەستی دژمنانمان دەکەوێت وە بە فیڕۆبردنی چل ساڵی تەواو لە کردنەوەکان لە سەردەمی فاروقی باوکتەوە تاوەکو ئەمڕۆ هەرچی بە باش دەزانی ئەوە کەیفی خۆتە تەنها ویستم پێت بڵێم ئایا تۆ ئەو شتت بەوان گوتووە نەخێ باسی مەکە تا چارەسەرێکی بۆ دەدۆزمەوە پشت بەخوای گەورە تەنها خوددا چارەسەری هەموو شتێکە. کوڕی جەهدەم هەموو پیاوەکانی بەرەو شارەکە دەبا کەواتان مەبەستی میسرە. شعیب گەورەم نامەیەک بنووسە بۆ عەبدولعەزیزی میری مسر بنەماڵەکەی بێنێتەوە بەرەو ئێرە نامەکە بە کەسێک نێرە نابێت لەسەر پشتی ئەسپەکەی بێتە خوارەوە ئەگەر ماندوو بوو با کەسێک تر بیبات خێراکە بە پەلەدەی فەرمانتە ئەی پێشەوە ئیمانداران سەقەفی گەورەم تۆ چۆن دەیبینی ملی هەڵکەنە پێش کلچی. بەڵێ ڕاست دەکەی ئەوەیە قسەی پیاو سەقەفی بنێرە بۆ ناو جەرگەی دوژمنەکان و هاوپەیمانەکانیان. فەرمانم پێدای بڕۆ بۆ ئەو کەسانەی کە لە حورمەتی خودا ناپارێزن و ئەو شارەی کە خودا حەرامی کردووە بۆ مەیدانی جەنگ و شەڕ و ئاژاوە و فیتنە. بە باشی خۆت ئامادە بکە ئەگەر ئاژاوەکەت لەناو برد ئەوە یەکسەر دەتنێرم بۆ عێراق. ئەوە خواردنی نێوەڕۆمە و خەڵکی عێراقیش خواردنی شەومە. واز لە خواردنەکانت بێنە. بابزانی خواردنەکەت بە باشی نۆش دەکەی یانیش لە قوڕگت گیر دەبێت و یەکسەر پێی دەمری. لەبەر ئەوەی نێچیرێکی قەدەغە کراوە و تامیشی تاڵە. گۆشتەکەی ژەهرە و ئێسکەکەشی دڕکە. خوێنی حەڵاڵە. ئیلا ئەگەر تەنها خۆی بەدەستەوە بدات. لێی خۆش بە. ئەگەر ئەگەر خۆی قایم کرد لە ناو مەککە. دەوروپشتی بە تەواوی لێ بگرە تا دەردەچێت لە ناوی شەڕ نەکەی چونکە لە ناو شارەکە خوددا حرامی کردووە و ناوی شارەکەش پێی دەڵێن حرام وە کردی بە قیبلە بۆ هەموو مسلمانان و ئەگەر دەریش نەچوو لە ناو مەکە پێم گوتی دەور و پشتی بە تەواوی دەگریت ئەگەر دەرنەچوو وە خۆی قایم کرد لە ناویدا تووشی بەڵابی شەڕ نییە لەناو ئەو شارەدا خودا حەرامی کردووە و ئارامی کردووە هەر کەسێک بچێتە ناوی ئەگەر بێت و دوژمنی منیش بێت. گەورەم ئەوەندە توڕە مەبە دەترسم خەڵک بڵێن حەجاج دەرەقەتی دوژمنەکانی نەهات و ترسنۆکیش بوو و یان بڵێن پێشەوای ئیمانداران پاشگەز بۆوە لە فرمانەکەی و چووە سەر ڕای براکەی عەبدولعەزیز لە دیوەخانەکەتان و پاشان دەردەچێت لەگەڵ برادەرەکانی. تۆ زانیاریت لە کوێ بوو لەسەر ڕای براکەم پەیمانپارێز؟ پێشەوای ئیمانداران من خۆم بە گوێیەکانی خۆم بیستم کە پێش ئەوەی بڕوات بۆ وڵاتی میسڕ. خودا کەڕت بکات باشە بڕۆ دەرەوە. بڕۆ دەرەوە و نەگەڕێیتەوە بۆ لام هەتاوەکو زەوی خودا پاک دەکەیتەوە لە ئاژاوە دەنا قەت نەگەڕێتەوە بۆ لام بە مژدەیەکی زۆر خۆش بۆ لات دەگەڕێمەوە گەورەم. خۆشی سەری لە بنەماڵەکەیدا و ناخۆشیش سەری لە بنەماڵەکەیدا هەی کوڕی مەڕوان. ئەوە نامەکەیە گەورەم. ئەوە چییە هەی بێ مێشک؟ ئەوە نامەی دڵدارییە یان چیرۆکی خۆشەویستی؟ تەنها دوو وشەی بۆ بنووسۆ مەبەستەکەی پێ بڵێ نەیکەی بەسیان و بەچوار بگەڕێەوە لەگەڵ بنەماڵەکەت. بڕۆ بە پێشەوا ئیمانداران بڵێ ڕاستەوخۆ لەسەر فەرمانەکەی دەگەڕێمەوە فەرمانتای گەورە. دەتەوێت چی بکەین گەورەم؟ وزە حشتەکان بانکە بۆ قەرەق ئاوینی. بە ڕووبارەکەدا دەڕۆین. چی ڕووداوە باوکە جیان؟ لە ڕێکاتە پێت دەڵێم. دەلێ هەڵدێن ها؟ کاری خوددایە بۆ کاری خودداوە. بڕۆ لەگەڵ دایک و داپیرت بڕۆن بۆ ناو کەشەکە دەی خێرا دەی با بڕۆین باوکی لەیلا. لەگەڵ بنەماڵەکەت بڕۆ کوڕەکەم. ئەی تۆ لە بنەماڵەکەی ئێمە نیت؟ بەڵێ، بەڵام ڕێگای من وەکو ڕێگای تۆ نییە. دەگەڕێمەوە بۆ شار. لە ژێر دەستی پیاوانی خراپ دەرباز نابیت. ئاواتەخوازم لە سزای خودا ڕزگارم بێت و لە گوناحەکانیشم خۆش بێت. هەتاوەکو بەلمیس لەگەڵ خۆماندا دەتبەین. لەوێ بە دەریادا بڕۆن، کەشتیەکت بۆ ئامادە دەکەم. خەمی ئیش و کاری خۆت بێ خەمی منت نەبێ خودای گەورە هەموو کارێک ئاسان دەکا. مامە گیان خێرا لەگەڵمان وەرە. دەی بڕۆ باوکی عومەر ئاگاداری عومەر و خوشکەکەی بە کە ئەوان جەرگی تۆنە و جەرگی منیشن. وەرە لە نزیک ئەوان بە ئەوان جەرگی تۆن. هەی کوڕی عومەر و باپیری عومەری دووەم دەی. سلام علیکم ئەی میری گەورم وعلیکم سلام ئەوە سیاقی کەشتەکەی گەورم وەزاح پێی وتی بۆم کارە بەڵێ پێی گوتم بەڵام ئەم شەو کەش و هەوا دروست نییە و ئاوینیل ئارام نییە بەڵام ئەوەی من بیزانم ئەم شەو ئاوینی لە هەموو شەوێک ئارامترە بەشە پۆلەکانی زۆر بەهێزن گەورم. زۆر ئارامترە و زۆر پەلەترە بۆ هاتنە ژورەوە و چونە دەرەوە ان شاء اللە. سەلماندتە میری گەورە. دەمەوێت بمرێ بۆ شاری پێشەوای ئیمانداران لە نزیکترین ڕێگاوە دەی پەلە بکەن یەڵا ئەمن. ڕاست دەکەی باوکی عومەر ئەم گەلە هیچ جارێک ڕزگاری نابێت تەنها ئەو کەسەی کە لە ڕێگای پێشەوای ئیمانداران بڕوات عومەری کوڕی خەتاب. بینە سازیان کرد وە فەرش و ڕایەخیان ڕاخست وە جێگایان داخست و دانیشتن و پاشان نووسن دواییش ڕۆیشتن ئەوەش پاش ئەوەی بێزار بوون. لەسەر جێگاکەیان دانەنیشی هەستە سەر پێ هەستام ئا کەس دانیشت ئا کەس دادەنیشێت کەس نییە کەس نەماوەتەوە تەنها فەرتونە و کوڕی فەرتونە شانستی خۆت بینی قەلە ڕژ دڵخۆشی بەو شتەی بەسەریان هات؟ وەکو تۆ بگریم و خۆم لە خۆڵ وەردەم و پاشانیش چی هیچ دەبێت هیچ نابێ ئا قازانج دەکەین نەخێر هیچ لە مەسەلە دەگۆڕێ نەخێر. زۆر سوپاس بۆ خوا بۆ سەلامەتی خۆت و منداڵەکانت کوا کوڕەکەت؟ لەبەر دەرگا چاوەڕوان دەکات تا فەرمان دەدەی بە هاتنە ژوورەوەی پێشەوە ئیمانداران. فەرمان بۆ کوڕەکەما وەربگری؟ دەرگاکە بکەنەوە بۆ برازاکەم. سلام علیکم پێشەوەی ئیماندارە و علیکم سلام ئەی برازاکەم دەی ئەو برینەم پێ پیشان بدا حەز دەکەم بیبینم کە ئەسپەکە لێدای خۆشحاڵم خۆشحاڵم هەی ڕوو خۆشی هۆزی ئومەیە خۆشحاڵم كل لن يصيبنا إلا ما كتب الله لنا صدق الله العظيم هەموو برینێک چاک دەبێتەوە تەنها برینی دڵ چاک نابێتەوە. زمانێکی زۆر پاراوە لە هۆزی ئومەیە. ئایا دەمەوێت بزانم تۆ چی دەزانی لە زامی دڵ ئەی دڵ پاک و ڕوو پاک. مامە جیان هیچ دەرمانێک نییە بۆ چاکبوونەوەی دڵ تەنها گفتوگۆیەکی خۆش و ڕاست چارەسەرە بۆ چاکبوونەوەی دڵ. ڕێزی خۆت بگرە لە ڕووی پێشەوای ئیمانداران پرسیاری لێ مەکە تا خۆی پرسیارت لێ دەکات داوای یارمەتی لێ بکە. وازی لێ بێنە ئەی باوک. وابزانم تۆ ئەو ماوەیە زۆر ئاگات لە کوڕەکەت نەبووە لەبەر سەرقاڵیت بە بازاڕ و کاروبارەوە. نەخێر مامە باوکم تەنها بۆ کاروباری خەڵک سەرقاڵ بوو هەر ئەوەندە بەڵام منیش تەنها سەرقاڵم بە خوێندنەوەی قورعانەوە. ئافەرین دەستت خۆش بێت. ئایا ئەو زامە چیە کە ئازاری سینگە پاکەکەت و دڵە پاکەکەت دەدا ها کوڕی خۆم؟ زانی کاما لەسەر حەقی مامە؟ ئێمەو هۆزی ئەمەوی؟ یان ئەو کەسەی لە مەکەوە بۆ ئێرە دێت عەبدوڵای کوڕی زوبێر کوڕەزای ئەبوبەکر سدیق؟ پێت گوتم کە قورئانی پیرۆزت لەبەر کردووە ها؟ سوپاس بۆ خودا. پرسیارم ئاراستەی تۆ نەکردووە. پرسیار ئاراستەی ئەو کەسە دەکەم کە پرسیاری لێم کرد. تۆی پێشەوا ئیمانداران. ئایا شتێک لەبەر کردووە لە فەرموودەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم؟ علیه الصلوة والسلام. دوای ئەوەی کە جێم لێبوو لە باوکم و لە مەلا و باوکشم بەڵێنی پێداوم کە بمنێرێت بۆ ناو شار بۆ ئەوەی فێری فەرموودەکان بم لە باپیرم عەبدوڵڵای کوڕی عومەر، وە باس لە ژیانی پێغەمبەر و هاوڕێکانی، صلی اللە علیە وسلم. چی وای لێ کرد کە بەڵێنەکەی نەباتە سەر بۆ ناردنی جەنابت بۆ ناو شار؟ لە ترسی میری ئەو شارە، ئەویش عەبدوڵڵای کوڕی زوبێرە. ئایا سەرۆکایەتیی دەسەڵاتەکەی بۆ ترساندنی خەڵکە؟ یان ڕێگرتن لە خەڵکی کە بێنە ناو شار بۆ ئەوەی فێری زانست بن؟ ئایا کامەمان هەڵبژێردرا و کاممان داری گۆڕاڵی شەق کرد و کاممان ئاژاوە لەناو خەڵک دەکات، مامەد عەبدولمەلیک یان ئەو کەسەی لەلای مەککەوە هاتووە، دەیەوێت ئەو زەوییەی کە لەلایەن خودای گەورەوە حەرام کراوە، بیکات بە مەیدانی شەڕ و ئاژاوە لەنێو ئیسلامەکان کە هەموویان برای یەکن لە دین؟ ئێ، وابزانم ئەوە مامە. چی؟ وابزانی؟ باوکی عومەر وازی لێ بێنە با ڕای خۆی دەرببڕێت. ئەگەر ڕای ئەو جیاواز بێ لە ڕای من و لە ڕای تۆ، ئەوە شتێکی زۆر باشە بۆ ئێمە لەوەی کە بە زمان لەگەڵ ئێمەدا بێت. لە ترسا بێت یانیش لەبەر ڕێزی ئێمە بێت، گەر بە دڵیش لەگەڵ ئێمە نەبێ. ئایا هیچ بێڕێزییەکم نواند بەرامبەرت؟ نەخێر، نەخێر برازاکەم. بۆ ئەوەی کە بەیانی دڵنیابی لە گومانەکەی تۆ بزانیت کە مامت و باوکت لەسەر حەقن. پێشەوای ئیمانداران ڕێی پێ بدا بچێتە لای ئامۆزاکانی کە وەک براوان بۆی. بەڵی گەورەم. وەلیدی کوڕم بۆ بانگ بکە. فەرمانتە گەورەم. تۆ لێرە برایەکت هەیە کوڕی مامتە. وەلید. لەگەڵ دین پێشەوای ئیمانداران. ئەوە ئامۆزاکەتە، عومەر، دەمێکە چاوتان بەیەک نەکەوتووە. بەخێر بێیت. لەگەڵ خۆتی بە براکەت وئامۆزات. بەباشی ئاگەداری بە. فەرموو ئامۆزاکەم. ئەبواە یەکەم جار فێری ڕێزگرتن بێ لە دیوەخانی جێنشین چێ ئەو کەسە هەی کتی مەڕوان برازاکەم ئەو دانیشتبوو لەگەڵ پێشەوا ئیمانداران گفتو گۆی ئەکرد بەبێ ڕێز و بەبێ حەیە هیچ نییە منداڵێک لەگەڵ مامی گفتوگۆی کردووە هەی پووری عومەر. کێ فێری کردووە وە سینەی پڕ کردووە لە گومان بەرامبەر بە جێنشینەکەمان نازانم کێ فێری کردووە. لێی بپرسە تۆ پووری ئەو نیت وەکو ئەوەی مامی پرسیاری لێ کرد. ئەو وەڵامە دەداتەوە کە وەڵامی مامی دایەوە. ئەو مناڵە وەڵامی لە خۆی گەورەتر ئەیاتەوە قسەکانی لە خۆی گەورەترە. ئاوها منداڵەکانمان لە دایک دەبن ئاتیکا هەر وەکو پیاو وان. هیچ شتێکی باس نەکردووە جگە لەوانە کە لە نزیکترین کەسی خۆی بیستوێتی. نزیکترین کەس بۆ ئەو باوکیەتی عەبدولعەزیز هەی خوشکی عەبدولعەزیز. ئەوە بزانە کە منداڵەکان هەمیشە بە خاڵیان دەچن. ڕەوشتی منداڵەکەتان تێک داوە. ڕاوەستە بەو شێوەیە نابێت ئاتیکا. لێی توڕە مەبە دایکی عومەر. ئەو هەمیشە هیوای خێر دەخوازێ بۆ برازاکەی خۆی. خێر بە دەستی خودایە. دادەعاتی کە توڕەیە لێمان. نەخێر کچەکەم، ئەو ئێمەی خۆش دەوێ. ئێستا تۆ دەبێ بڕۆی لە گەڵ ئامۆزاکەت فاتیمە یاری بکەی، ئوممولبەنین. دەی بڕۆ. هەندێ باسی میسر و خەڵکی میسرم بۆ بکە. شارێکە لەسەر زەوی خودا. میللەتێکن هەمووی خواپەرستی دەکەن. باشە بزانم کێ مەلای کوڕەکەت بوو لە میسر؟ زۆر مەلا. کامیان بە تایبەتی لەگەڵ کوڕەکەتدا دادەنیشتن؟ مەلایەک بوو لە قورئان خوێنەکانی مزگەوتی فوستات. ناوی چی بوو؟ علی کوڕی زید المصری. ئایا دەتوانی پێم بڵێ لە چ هۆزێک بوو؟ پیاوێکی زۆر باش و ئیماندارە تێگەیشتووە لە قورئان وە زیرەکترین پیاوە لە میسر لە قورئان خوێندن وە بە باشی شوانەکانی قورئان دەڵێتەوە عەلی کوڕی زەید المیسڕی نا ئەوە ناوەکەی نییە ئەی پەیمان پارێز. پێشەوە ئیماندارن ئەو پیاوە ناوی. هەر ئەو ناوەیە کە تۆ گوتت. بەڵام ئێستا با بڕۆین بەیەکەوە منداڵەکان ببینین. باشە وەلیدی برات چیەتی فاتمە ئەو حەز لە یاری ناکات هەروەها عمەری براشم کەم قسە دەکا و زۆریش ئارامە جەرگەکانی ئێمە والێرن هەروەها گوڵی بۆنداری ناوباخی مەڕوانی کوڕی حەکەمن دەی سڵاو لە پێشەوای ئیمانداران کە ئوم البەنین سڵاو لە پێشەوای ئیمانداران ئوم البەنین ئای کە ڕەوشتێکی جوانت هەیە بێگومان ئەو ڕەوشتەش لە مەڕوانی باپیرتەوە بۆ ماوەتەوە. هیوادارم نەوەکانی دوایش هەر وا بن. مژدە بێ پێشەوا ئیمانداران. مژدە لێ بێ پێشەوا ئیمانداران. عەبدوڵای کوڕی زوبەیر کوژرا. با بێتە ژوورەوە. خودای گەورە سەرکەوتووی کردی گەورەم. زۆر سوپاس بۆ خوا. زەوی حەرام و حیجازی خاوێن کردەوە لە ئاژاوە گەورەم. خۆشحاڵم. خۆشحاڵم. خۆشحاڵم حەجاج. خۆشحاڵم. بێگومان پەیمانەکەی بردە سەر و نەتیجەکەشی ڕاو کرد. ناوت چییە خۆش مژدە بی. گەورەم ئەوە. خزمەتکارت قاسمی کوڕی محەمەدی سەقەفی برازای حەجاج. خۆشحاڵم سەقەفی خۆشحاڵم بەڕاستی زۆر لە مامت دەچی ان العصا من العصیە هەزار دیناری پێشکەش بکەن لەبەر ئەو مژدە خۆشەی هێنای. خودا بەرەکەتت بەسەردا ببارێنێ. حەجاجت لە کوێ بەجێ هێشت؟ گەورەم، ئەو بەڕێوەیە، وا بۆ لای ئێمە دێت. گەورەم، حەجاج دوژمنەکەشی لە مەکە بە کوژرایی بەجێهێشت. شوعەیب، نامەیەک بنووسە بۆ حەجاج و دەیکەین بە سەرۆکی حیجاز و هەروە هەموو شارەکە. فەرمانتە پێشەوای ئیمانداران. ئایا دڵنیا بووی لە گومانەکەت کە مامن لەسەر حەقە و و دوژمنەکەشی هەڵەیە ها؟ لە کاروباری جێنشینیدا بەڵێ مامە، بەڵام لە ڕۆژی دواییدا حەق و حیساب هەمووی تەنها لای خودای گەورەیە. زۆر خۆشحاڵم بە تۆ برازاکەم. زۆر زۆر خۆشحاڵم بە تۆ. چاکەت بە شان و باڵی خۆت پەیدا کردووە. بەڕاستی چوویتەوە سەر باپیرت مەڕوان و وە لە زمانە پاڵێوراوەکە چوویتەوە سەر عەبدولمەلیکی مامت، چاو نەترسێکەشت چۆتەوە سەر باپیرت عومەری کوڕی خەتاب. فەرمانم دا بە تۆ و وە بە خوشکەکەشت، وەکوو ئەو فەرمانەی کە بۆ منداڵەکانم دەرکرد، مووچەتان پێ بدرێت. دەتوانم داوای یارمەتی لێ بکەم بۆ کۆچکردن؟ ئێستا نا، جارێ ڕاوەستە. کوڕەکەت داوای چی دەکات؟ هەرچیەکی دەوێت بۆی جێبەجێ دەکەین بۆ خۆی و ئەوانی لەگەڵیشیدان. ئەمڕۆ ڕۆژی بەخشینە بەبێ بەرامبەرە. دەیەویست داوای یارمەتیت لێ بکات ئەی پێشەوای ئیمانداران بۆ کۆچکردن بۆ ناو شار. بە دڵنیاییەوە ئەمڕۆ مەترسی لەسەر هیچ کەسێک نییە کە بە سەردان بچێت بۆ شاری حیجاز. جا هەر کەسێک بە سەردان بچێت یان بۆ فێربوونی زانست یان بۆ بازرگانی بچێت، خودا سەرکەوتووی کردین و و ئاژاوەکەمان لەناو برد ئەوە شاری حەرام کراوە و ئەو شارەی خۆشەویستمان پێغەمبەر گەڕایەوە کە خودا ویستی لەسەر بوو خۆشە بۆ هەموو کەسێک کە سەردانی ئەو شارە بکات و بچێت هەی قوتابی فیق قوتابی فیق هەر دەبێت بچێت بۆ ناو ئەو شارە. ڕێگای شارەکە سەلامەتە دڵنیابە هیچ مەترسیەکی تێدا نیە دایکی عومەر ان شاء اللە سەلامەت دەبێت. چۆن دڵنیابم کە حەجاج لە ناو شارەکەیە؟ لە حەجاج دەترسی کە لە ژێر دەستمانە وە کوڕەکەمان کوڕی پەیمان پارێز و برازای پێشەوای ئیماندارانە. نەخێر بەڵام من زۆر خەمی کوڕەکەمانمە من وا هەست دەکەم عومەری کوڕمان زۆر زیرەک دەبێت ئەوەش دەزانم کە زۆر توڕەیە لە هەندێ پیاو بە تایبەتی حەجاج. من لە هەموو کەس زیاتر ڕقم لە حەجاجە بەڵام ئەو پیاوەی لەوێدا حاکمە و کاری باشی کردووە لە یەکەمین فەرمانی جێبەجێکردندا. ئەوە ڕای منە، بەڵام ئەوە ڕای کوڕەکەت نییە. کوڕەکەت هێشتا بچووکە بۆ ئەم جۆرە کارانە باوکی عومەر. وایە، بەڵام لەوە دڵنیابە حەجاج بە باشی چاوی لە کوڕەکەی ئێمە دەبێت. هەر باشترە لە یەکێکی تر ئێمە گەیاندمان بەو پلەیە ئەویش کەسێکی ئەوەندە بێ مێشک نیە تەماشای کەسێک بکات لە هۆزی مەڕوان هەرچەندە بێتەمەنیش بێت دڵنیابە لەوە دایکی عومەر میر من بە وشەیەکی زۆر ترسناکی دەبینم وە ترسناکترە لە ئارامی میرایەتی خەم لە دڵ زیاد دەکات وە خۆشی لە دڵ ناهێڵێت و بەرەو نەمان دەتێت. ئەی دایکێکی عومەری وات لە مێردە ئومەویەکەت کرد میرێکی عومەری ببێت لەوانەشە ببێت. خەمەکەم بوو بە دوو خەم خەمێک بۆ مێردەکەم خەمێکیش بۆ کوڕەکەم. بەڵام پێدەچێ بەرهەمێکی باشی بارکردووە. ئایا ئەوە چ بەچکەیەکە کۆچی کرد بۆ ئەوەی بەچکایەتی خۆی بباتە سەر، پاشان بەچکەکە بگەرێتەوە بۆ نیشتیمانەکەی خۆی و ناو بنەماڵەکەی؟ ئەوە چ بایەکی خۆشە پێش کاروانەکەی دەکەوێ و خوا هەموومانی بۆن خۆش کردووە؟ بەخێر بێی هەی عومەری کوڕی پەیمان پارێز. باشە و پیاوە چێە؟ ئەوە کوڕی یوسفە. من حەجاجی کوڕی یوسفم. نامەیەکم پێ گەیشت لە پێشەوای ئیمانداران بۆ ئەوەی پێشوازیت لێ بکەم. فەرمانم پێدراوە بتبەم بۆ ناو کۆشکی میرەکان، ئەی میری نازدار. نەهاتووم بۆ کۆشکی میرەکان، بەڵام هاتم بۆ سەردانی مزگەوتی پێغەمبەر، صلی اللە علیە وسلم. لەگەڵت دەبم و ناڕۆم تا سڵاوی هاتنەکەت بکەی، زۆر بە جوانی. وە سەردانی مزگەوتی پێغەمبەر صلی اللە علیە وسلم سەردانی دەکەین و پاشان دەتبەم بۆ کۆشکی میرەکان. ماڵی باپیرم عومەری کوڕی خەتتاب زۆر گەورەتر و خۆشەویسترە لە دڵم. بە ئارەزووی خۆت بکە ئەی میر بە یارمەتیتان. زۆر ڕق بووی لەگەڵیدا کوڕم قەتە و پیاوم خۆش ناوێ لەبەرەوەی کوڕی کچی سدیقی کوشتووە کوڕەکەم دژمنایەتی لەگەڵ مەکە ئەوە حەجاجی کوڕی یوسفە وە منش عمەری کوڕی عبدالعزیزم